شازدە ئەو جاسوسەی کە نێوی ڕیچارد ڕەشاد بوو بەندیانی قاوشی یەک بە درێژایی ئەو ڕۆژە هەر باسی منداڵە زیادەکانی حەسەن نسیحەتیان دەکرد کۆمەڵێک لایەن وابوو کە زیندە خۆی دروستی دەکا و شتی وا نابێ کۆمەڵێکی دیکەش باوەڕیان بەم هەڵانە هەبوو تەنانەت چەند کەسێک گرێویان لەسەر ئەنجامی کارەکە و بڕیاری دادگاییەکە کردبوو بەتاسەوە چاوەڕێ بوون کە کات خێرا بڕوا و زووتر ئەنجامی بەسەرهاتەکەی حەسەن نەسیحەت بزان و گرێوەکەیان یەکلایی بێتەوە شەوێ دوای ئەوەی سفرەیان هەڵگرت دوو سێ کەس داوایان لە زیندە کرد کە ئەنجامی کاری پیرەمێردەکە بڵێ بەڵام زیندە قبولی نەکرد و گوتی خۆی تام و چێژەکە لەوەدایە پێویستە لە پێشدا بەسەرهاتی ڕیچارد ڕەشاد بژنەون ئەو جا ئەنجام و عقیبەتی کاری پیرەمێردەکەتان پێبێژم ڕدێن سپی قاوشەکە لەبری هەمان گوتی زۆر چاکە وەستای حکایەت بێژ چیت دەوێ وابکە تەنیا زۆر مەڕۆ زووتر دەقی ڕووداوەکە بڵێ. زیندە بە ئیشارەی سەر سوپاسی کرد و کەوتە باسکردن. بەڵێ برادە، ڕیچارد جاسوسێکی فەلە بوو کە دوایی مسلمان بوو. ئەم کابرایش کرێکی حەسەن نسیحەت بوو واتە هەمان کرێداری من من و حەسەن نسیحات لە نهۆمی خوارەوە دادەنیشتین و ڕیچاردیش لە نهۆمی سەرەوەدا دادەنیشت پیاوێکی خوێنگەرم و ڕخسوک و زمان شیرین بوو هەرچەند هەندەرانی بوو بەڵام تورکێکی ڕەوانی دەزانی هەر یەکەم ڕۆژ داوەتی کردم بۆ ماڵەوە پێشوازیەکی گەرمی کردم باری ئابووری ئەو زۆر چاک بوو جیاواز بوو لە هەموو خەڵکی گەڕەکە هەژار نشینەکەی ئەو ناوچەیە زۆرم مەراق بوو بزانم ئەم پیاوە پارەدارە بۆ لە گەڕەکی هەژارەکاندا دەژی بەڵام نەگەیمە هیچ ئەنجامێ شەوەیە کە لە لای ئەو بووم لی پرسییم کە خەریکی چ کارێکم منیش سەرگوزشتە و بە سەرهاتی خۆم بۆ گێڕایەوە گوتم چونکە ناسنامەم نییە کەس کارم ناداتێ ڕیچارد پێکەنی وڵامی دایەوە من کارێکی چاکت دەدەمێ زۆر مەمنونم خوا ڕاوەستاوت بکە ئەو جە من لەوم پرسی ئەی تۆ خەریکی چ کارێکی زۆر بە ساردیەوە گوتی من ڕاوێشکارێکی هەندەرانیم چونکە بەم زوانە کار کەنار دەبم بڕیارم داوە لە وڵاتی ئێوەدا بمێنمەوە کارخانەیەکی گەورە دامەزرێنم هێندە بە جێوڕێ بە بڕواوە قسانی دەکرد هەموو کەسێ باوڕی پێ دەکرد بە تایبەتی یەکێکی وەکو من کە هەموو بیر و هۆشم لە لای کار پەیداکردن و هێنانی ئەقدەست بوو بۆ لای خۆم مژدەی لەوە خۆشتر هەر نابێ بە جۆرێک کەوتمە سەر زەوق دەمویست بەسەر دەست و قاچی ڕیچاردا بکەوم لە دڵی خۆمدا گوتم خوا ئەم کابرایی بۆ من ڕەخساندووە ڕۆژم دەژمارد کە چ وەختێ جەنابی ڕیچارد کار کەنار دەبێ و دەست بە پرۆژەکەی دەکرد شەوێکی تریش کە چووبوومە لای گوتی دەمەوێ مسوڵمان ببم کە ئەم قسەی کرد هێندەی دی چوە دڵمەوە ڕیچار لە ڕوانگەی منەوە نمونەی تەواوی ئینسانیت و پاچی بوو آخر چ پیاوێکی پارەدار ڕازی دەبێ لە گەڕەکی هەژاران دەبژی و کە کارکەنار بوو هەموو پاشەکەوتی خۆی بۆ پێشکەوتنی وڵاتێکی بێگانە تەرخانکە لەم هاتوچۆیەدا شەوێکی ڕیچارد گوتی، من عاشقی چیژێکی تورک بووم، باوک و دایکی پەڵپیان لێگرتووم کە دەبێ موسڵمان ببم، بۆیە بڕیارم داوە خۆم خەتەنە بکەم. بە پێکەنینەوە گوتم، کاک ڕیچارد، ئەمە دەبێ لە منداڵیدا بکرێ، لەم تەمەنەدا زۆر زەحمەتە. ئاخر ناچارم. کاک ڕیچارد دوو هەفتە لە چیەدا کەوت. ئەوجا ناوی خۆی گۆڕی و کردی بە ڕەشاد. بوو بە مسلمانی تەواو کە بۆ یەکەم جار ژنەکەیم بینی دڵم تێک هەڵات و خەریک بوو بڕشێمەوە ئەگەر من لە جێی ئەو بام نەک خەتەنە بەڵکو نینۆکی پێم لە بەر خاتری ئەو ژنە نەدەکرد چونکە لەگەڵ کاک ڕەشاد بوو بووم بە ئاشنا و هیچمان لە یەکدی نەدەشاردەوە ڕۆژێ پێم گوت کاک ڕەشاد دەمەوێت شتێ بڵێم بەڵام تو خۆز ویر نەبی بێ ئەوەی سەرسام بێگوتی چیت لە دڵدایە بیڵێ تۆ لە ڕاستیدا عشقی ژنەکەت بووی یان ئەمە ژنهێنانی مەسلحەتە بەڕوویەکی خۆشەوتی لە ڕاستیدا بۆی ئەم ژنەم هێنا تا زمانی تورکی فێر ببم یخۆ تۆ تورکی باش دەزانی بەڵێ دەیزانم وەلێ فەرقم پێ دەکرێ و هەموو کەسێ دەزانێت کە هەندەرانی دەمەوێت بە جۆرێک قسام کەم کەس پێ نەزانێت کە تورگنی باشە ئەم خانمە دەرسی تورکیت بۆ پێ دەڵێتەوە زمانی بێگانە بە دەرس خوێندن تەواو نابێ دوو ڕێگە هەیە یەکێکیان عاشقبازی و ئەوی تریان شەڕکردنە لەم دوو بوارە دە پیاو دەتوانێت هەموو ڕستەیەکی پێویست بەکاربێنێ من کە دەچما هەر وڵاتێ ژنێک دێنم ژنێنان باشترین ڕێگەی فێربوونی زمانە هەم عاشقبازی تێدایە و هەم شەڕ و ئاژاوە پیاو زووتر فێری زمان دەبێت لە ڕاستیدا کاک ڕەشاد ڕاستی دەکرد لە ماوەیەکی کەمدا بە جۆرێ تورکی فێربوو دەتگوت زمانی زگماکی خۆیەتی ئەوانەی کە نایان ناسی باوڕیان ناکرد بێگانە بێ ڕۆژ بە ڕۆژ دۆستایەتیمان بەهێستر دەبوو وردە وردە هەموو نهێنیەکەیم بۆ دەرکەوت بیری کار دۆزینەوەم لە مێشکی خۆم دەرکرد چاوەڕوان بووم کاک ڕەشاد کارخانەی بکاتەوە و ئیدی خۆم هەموو کار بکە ئیدی وازم لە خاوەن خانووەکەم هێنا و بامدایەوە سەر کاک ڕەشاد و شەو و ڕۆژ خزمەتم دەکرد ڕۆژێکیان بەیانی بوو لە هۆڵەکەی ماڵی کاک ڕەشاددا دانیشت بووم چاوەڕان بووم کاک ڕەشاد لە خەو ڕابێ و لە ژووری نووسن بێتە دەرەوە و گوێم لێ بژنەکە پێی دەگوت نازانم تۆ بۆ هاتوچۆی ئەم هەتیوە بێکار و بەڕەلایە دەکەی چ کارێکتان بە یەکدی هەیە ڕەشاد ئەم کابرای پیاوێکی ماقول نییە زۆر ڕووی مەدەرێ کە ئەمەم بی زۆر ناڕحەت بووم لەو ڕۆژەوە بڕیارمدا کە چیدی هاتوچۆی ڕەشاد نەکەم بە دوای کار و کاسبیدا بگەڕێ ماوەیەک تێپەڕی شەوێکیان درەنگ هیلا کوماندوو ناومێت گەڕامەوە بۆ ماڵێ کاک ڕەشاد هاتەلام دوای گلەی و گازاندەیەکی زۆر گوتی دەمەوێ نهێنیەکت لەلا بدرچێنم بە مەرجێک بە کەس نەڵێ بەڵێنم دا و سوێندم خوارد کە مەگەر گڵ لە دەمی ببیستێ کاک ڕەشاد گوتی من جاسوسم کە ئەمەم بیست مێشکم لە قیو دڵم هەڵکەنرا وەک ئەوەی چەکۆشێکیان بەسرمدا کێشابێ چاوم کەوتە ڕێشکە و پێشکە وڕ و کاس بوو دەبم کردەوە کە قسەیە بکەم بەڵام دەنگم دەرناهات ویستم بڵێم توخوا لێرەمە مێنە و تازووە بڕۆ دوای ماوەیەک توانیم خۆم هێور بکەمەوە گوتم چاک بوو ئەمەد گوت دەتەوێت سرم بە فەتارەیەک دابدەیت مەخابن کان مەکم کردووی ئەجینا هەر ئێستا دەچووم خەبەرم لێ دەدای کاک ڕەشاد بە پێکەنینەوە گوتی بۆ ڕەنگ تێکچوو سما جاسوس چییە؟ من تا بەم تەمەە گەیوم بە سەربەرزی ژیاوم ئێستاگەر بزانن هاتو چۆم لەگەڵ جاسوسێکدا هەیە چی بکەم هیچ نابێ بە پێکەنینێکی تاڵەوە گوتم لە قەنارم دەدەن پێستم دەگرون کاک ڕەشاد کە زۆر خۆشحاڵ دەهاتە بەرچاو گوتی پیاوێک کە بەر لە دایکبوونی شەهید بوو بێت چۆن لە قەنارە دەدرێ لە کاتێکە هێشتا لە ترساندا هەڵدەلەرزیم گوتم کاک ڕەشاد من تااقەتی شۆخیم نییە تۆ خۆ دەزانی هەر کاتێک کارەکان بە قازانجی دەوڵەت بێ پێم دەڵێن زیندوی هەر کاتێکیش بە پێچوانەوە بێ دەڵێن مردووی کاک ڕشاد پێکەنی وتی تۆ مەترسە من دەمەوێت خزمەتێکی گەورە پێ بکەم بە ترس و دوودڵیەوە گوتم بێگومان دەتێ بمکەی بە داردەست و جاسوسیت بۆ بکەم ها ئەم جاریان ڕشاد لە قاقای پێکەنینی داگوتی بە پێچەوانەوە تۆ باشکراکردنی من خەڵاتێکی گەورە لە دەوڵەت وەردەگری هەم ناسنامە دەدەنێ و هەم کار و هەم پارەی زیاد کە ناوی ناسنامە و کار و پارەی زۆرم بی زمانم لە گۆ کەوت و وڕوو کاس بووم خۆم ناناسی کاک ڕەشاد دەستی بە باسکردنی ڕووداوەکە کرد گەلێ شتی لەمەڕ جاسوسیکردن و خزمەت بە وڵاتەکەی خۆی و سەرگوزشتەی ژیانیەوە گێڕایەوە و لە ئەنجامدا گوتی حەز دەکەم بۆ خۆم ئیدی لەم وڵاتەدا بژیم من کە هێور بوومەوە و کۆنتترۆڵی خۆم ڕاگررت و گوتم باشە بۆ خۆت ناڕۆی تەسلیم ببی دەتەوێ من توش بکەی گوتی یەکەم دەمەوێ خزمەتێ بە تۆ بگەێنم دووەمەگەر تۆ ئاشکرام بکەی و بمدەی بەدەستەوە کارەکە ئاسایی تر دەبێ لە ڕاستیدا بەتیرێ دوو نیشان دەشچێنین کە سەیرم کرد قسەکەی ماقوڵە قبولم کرد وەێ نامزانی مراجعاتی کوێ بکەم و چی بکەم کاک ڕشاد گوتی من هەموو شتێک دەزانم تو حقت نەبێ تەنیا لەگەڵمدا وەرە و بەسە دەستی بەقسان کرد دوایی بۆ دەردەکەوێ من چێم و لەسەر سامیدا دەمت دادەچەقێ نەک هەردەمی تۆ بەڵکو دەمی دەوڵەتیش دادەچەقێ هەواڵی گرتنم لە دنیادا دەنگ دەداتەوە گاڵتە نیە جاسوسێکی جیهانی بە بەڵگەوە بگیرێ بە تایبەتی بەهۆی کابراایکی نەخوێندەوارەوە مەسەلەیەکی گرینگە ها ئەم جانتایە دەبینی پڕە لە بەڵگەی ڕسمی و جیهانی باشە بزانم کە چوینە ئەوێت چی دەڵێ بەو شێوەی کە خۆی فێری کردوون گوتم دەڵێم قوربان جاسوسێکی گەورە سفر ئکسم بۆ هێناو ئافرین ڕاستە بەرپرسان کە گوێیان لەم وشەیە ببێ ئەبلاغ دەبن گرتنی جاسوسێکی سفر ئکس گاڵتە نییە چینە دایرەی ئەنتی جاسوسەکان کاک ڕەشاد پێی گوتم بڕۆ لەو دەرگایی بەرامبەرت بدە پیاوێکی قەڵەوی سەر ڕووتاوە لە ژوورەوەی من لە پێشەوە ڕۆیشتم و کاک ڕەشاد بە دووما هات لە دەرگامدا هەردووکمان چوینە ژوورەوە ئەو پیاوە قەڵەوەی کاک ڕەشاد گوتبووی لە پشت مێزێکی گەورەوە دانیشت بوو سڵاوم لی کرد و گوتم قوربان جاسوسێکی سفر ئەکسم بۆ هێناون چاوەڕێ بووم لە سەرسامیدا ڕاپەڕێ و سەری بە من میچەکەدا بدا وەلێ کابرای قەڵەوی سەڕوتاوە زۆر بە ساردیەوە سەری هەڵبڕ گوتی گوتت چی؟ دەمم بوو بوو بە تەڵی تەقی و کاک ڕەشاد لە بری من وڵامی دایە و گوتی بەندا جاسوسی سفر یەکسم کابرای سەرڕوتاوە هەستایە سەر پێ و بەڕێزەوە گوتی خۆشحاڵم قوربان فەرمودانیشە داوای لێبوردن دەکەم کاک ڕشار لەسەر کورسیەک و لە تەک مێزەکەەوە دانیشت و من بە پێوە وەستان کاک ڕەشاد گوتی من نێوم ڕیچارد ویلینگە بەڵام لە وڵاتی ئێوە بە ڕەشاد بانگم دەکەن کابرای سەرڕووتاوە لە پشت مێزەکەەوە دانیشت بپرسی چ ئەمرێکت هەیە کاک ڕەشاد لەوەی کە کابرای سەرڕووتاوە هیچ شتێکی نەنواند و بەڕێزەوە قسەی لەگەڵ دەکرد وای زانی کە بە چاچی قسەکەی نەژنەوتووە بۆی دووبارە کردەوە گوتی قوربان من جاسوسم جاسوس کابرای سەرڕووتاوە بە پێکەنینێکی دۆستانەوە گوتی شادم بە دیدارت ناوم بیستویت زۆریش ناسراوی. کاک ڕەشاد کە زانی دەیناسن خەیاڵی ئاسوودە بوو گوتی، ئەم برادەرە ناساندوومی و هێناومی هەواڵی ئێوەم بکە. کابرای سەر ڕووتاوە بە خۆشحاڵیەوە گوتی، کەواتە تۆ جاسووسی؟ بەڵێ جاسووسم. فەرموو بچۆ بۆ نهۆمی دووەم، ژووری ژمارە بیست و سێ، لەوێ لە کارەکەت دەکۆڵنەوە. بەو شێوەی کە کاک ڕەشاد گوتبووی وام دەزانی هەر کە پێمان بگاتە دایرە دەست بەجێ هەردووکمان دەگرن، کەچی بە پێچەوانەوە دەرچوو. یارۆ هەر نەیگوت کەرتان بە چەند؟ کاک ڕەشادیش لە من سەرسامتر بوو خەجاڵەتی ئەو قسانە بوو کە کردبوونی کە گەیشتینە نهۆمی دوم گوتی ئەو برادرە حاڵی نەبوو ئێستا دەبینی ئەمەیان چۆن دەشڵەژێ ژووری ژمارە 23مان دۆزیەوە چوینە ژوورەوە کابرایەکی ڕقڵەی عینەک لە چاو لە پشت مێزێکەوە دانیشت بوو بەر لەوەی من قسە بکەم ڕەشاد گوتی من جاسوسی سفرەکسم کابرای عینەک لە چاو بێ ئەوەی سەر لە سەر فیلەکانی هەڵبڕێ گوتی ئەگەر بۆ ئیش هاتووی بەداخەوەم شوێنی بەتاڵمان نییە کاک ڕەشاد تۆزێک تونتر گوتی کاکە من جاسوسم هاتووم خۆم تەسلیم کەم کابرای چاویل کە لە چاو بە هەمان ساردیەوە گوتی کاکە گیان پێم گوتی شوێنی بەتاڵمان نییە ڕەشاد زۆر تووڕە ببوو گوتی کاکە گیان من بەڵگەنامەیەکی زۆر گرنگم پێیە و بە کەڵکی ئێوە دێ کابرای چاویل کە لە چاو سەری هەڵبڕی ماوەیەک بە قەد و باڵای هەڵڕوانین و گوتی ئێ لە هەوڵەوەتان گوتبا تەشریف بەرنە نۆمی سێم ژووری ژمارە شێست و دوو چوینە نهۆمی سێم ژووری نێو براومان دۆزیەوە کاک ڕەشاد دیسان خۆی ناسان ئەو مامورەی لەوێ بگوتی کێ ناردنی بۆ ئێرە؟ خۆم هاتووم و دەمەوێت تەسلیم ببم. مەبەستم ئەوەی کێ پێی گوتووی بێۆی بۆ ئێرە؟ ڕەشاد کارتەکەی نیشاندە مامورەکە کارتەکەی خوێندەوە گوتی کەواتە تۆ پسپۆڕی کاروباری تەقاندنەوە وێرانکاری بەڵێ چ جۆرە تەقینەوەیەک زیاتر لە بەشی تەقاندنەوەی پرد و تونێل کارم کردووە فەرموتان تەقاندنەوەی پرد بەڵێ باڵە تۆیان بۆ ئێرە نردوە عزیزم هی بچمە لای کێ مامورەکە تۆزێ بیری کردەوە ماوەیە قەڵەمەکەی خستە بینی دانەکانی وتی پرد پرد تەقاندنەوەی پرد ئا پێم وایە لە نهۆمی چوارم بێ تەشریف بەرن بۆ ئەوێ پێتان نیشان دەدەن کە گەینە نهۆمی چوارەم ڕەشاد لە یەکەم کەسی نێو و ڕاڕاوەکەی پرسی بەشی تەقانەوەی پرد کامەیە ئەو زەلامە ژوورێکی نیشاندای چوینە ژوورەوە ڕەشاد خۆی بە مامورەکە ناسان گەلێکی دەربارەی تەقانەوەی پرد و وێرانکاری و ئەو شتانەی کە بە دەستیەوە بیکات بۆ ڕوون کردەوە مامورەکە گوتی شارەزاییتان لە چ جۆرە پردێکدا هەیە؟ هەر جۆرێ بێ ئاخر چەند جۆرە پردێکمان هەیە پردی دار و تەختە پردی ئاسن پردی جۆڵەدار من شارەزای وڵاتی ئێوە نیم وەلێ لێرە بۆ هەر چەشنە پردێک دایرەی تایبەتمان هەیە ڕەشاد گوتی زیاتر لە بەشی پردی ئاسندا کارم کردووە ئاها کەوایە تەشریف بەرنە نهۆمی پێنجەم ژووری ژمارە سە یەک بە زمانی منەوە بە مامورەکە بڵێن کە زوو کارەکەتان ڕایی بکە کاک ڕشاد تەواو ئومێد بڕ بوو بەڵام پێی حەیف بوو بەبێ ئەنجام لە نیوەی ڕێدا بگەڕێتەوە چوینە نهۆمی پێنجەم خۆمان بە ژووری سە یەکدا کرد مەسەلەکەمان بۆ ئەوەش باس کرد ئەم جاریان مامورەکە تەلەفۆنی هەڵگرت ژمارەیەکی لێدا وتی کابراەک هاتووە بۆ ئێرە دەڵێ جاسوسە و لە تەقاندنەوەی پردی ئاسندا شارەزایە چ دەستورێ دەفەرمووی دوای ئەوەی دووسێ جارگوتی بەسەرچاو بەسەرچاو ئەمرەکەی بەسەرچاو تەلەفۆنەکەی داخستە و گوتی جەنابی سەرۆک دەڵێ بێزەحمەت تەشریف بێنە نۆمی سەرەوە چوینە سەرەوە ڕەشاد هەموو شتەکانی بۆ سەرۆک ڕوون کردەوە جەنابی سەرۆک بە وردی گوێی لە قسەکانی گرت و پرسی بەچی پردی ئاسن دەتەقێنیتەوە ئەمە پەیوەندی بە تۆ نییە سەرۆک زۆر بە سالیوتی ببوورە تووڕەمە بە خەڵکی تووڕە ناتوانن لە کارەکانیاندا سەرکەوتوبن مەبەستمەوە بوو کە بە پلێتە ئیش دەکەی یان بە چێوڵی ئەلیکتریک ڕەشاد گوتی باردووکە زۆر باشە شتەکە بڕایەوە کەوەتە بارگ نەبێت تەشنی بەرنەنهۆمی خوارەوە لای کاکهاشم چوینە خوارەوە کاکاشم ئەو پیاوە قەڵەوە سەڕوتاوەیە بوو کە یەکەم جار چوینە لای کاکاشم هەر بیری نەمابوو کە تۆزە لەوە پێش لای بوو خەریک بوو پانتۆکەی لەبەر دەکرد و دەویست بڕۆ هەر بە پێوە سەر لە نوێ مەسلەکەمان بۆ جێڕایە سەیری سەعاتەکەی کرد و گوتی تازە ئەو ڕۆکات نەماوە سبەینێ زوو وەرەوە بێ ئەوەی تۆزێکی دی چاوەڕێ بکە و بەرەو دەرگا کەوتەڕێ نزیکی دەرگاکە شتێکی بیرکەوتەوە گەڕایەوە بۆ لامان و گوتی سبەیش یەکشەممەیە و دەوام نییە یەکجاری ڕۆژی دووشەمە زووەر کاکاشم ڕۆی ئێمەش ناچار بووین بڕۆین ڕەشاد خەریک بوو لە تووڕەیدا شەق بەرێ بە ناڕەحەتیەوە گوتی با بڕۆین بە شوێن کاری خۆمانە وا دیارە لە نێو چاوانم نووسراوە کە تا مردن هەر دەبێت جاسوس بووم لە قاڵدرمەکان هاتینە خوارەوە خەریک بوو لە دەرگای تەلارەکە تێپەڕین یەکێک بە پەلە لە پشتمانەوە هات و قۆڵی ڕەشادی گرت و گوتی بۆ کوێ دەڕۆن بە دوای کاری خۆمانە دەتەوێت بەم هاسانیە لە چنگم ڕزگاربی وەرە بزانم جێڕامانیانەوە بۆ نەیە و تەلارەکە بردمانە ژێر زمینێکی تاریکەوە چەند کەسێکی دی لەوێ بوون یەکێکیان پرسی چۆن هاتنە نێو ئەم تەلارەوە ڕەشاد زۆر بە ساردی گوتی لە دەرگا واتی نەژوورەوە ڕەشاد ئەم جارە هیچی نەگوت ئەو زەلامێک هە لەبەر دەرگاوە گلی داینەوە تەلەفۆنی هەڵگرت نمرەیەکی لێدا و دەستی بە قسان کرد قوربان دوو زەلامی گومان لێکراومان دەستگیر کردووە چیان لێ بکەین ڕەشاد بە ئەسپایی پێگوتم نۆبەتی ئەو قەوانەیە دوان لەوانە بۆ پشکنینی ئێمە هاتنە پێشەوە بە وردی هەموو لەشمان گەڕان سێ ناسنامە و پساپۆرتێکیان لە گیرفانی ڕەشاد دەرێنا ئەو زەلامەی کە منی دەپشکنی پرسی کوا ناسنامەکەت گوتم ناسنامەم نییە نام دەنێ بۆ نادەنێ چونکە بەر لەوەی لەدایک بووم شەهید بووم زلەیەکی لێدام ئاگر لە چاوم بۆ هەر مەپرسە چمان بەسەرات بەڵایەکیان بەسەر من و ڕەشادا هێنا ئیدی دەستمان لە ژیان شۆرت دوای چا ڕۆژان تێ هەڵدان و ئەشکەنجەدان کە زانیان من هیچ نازانم و کابرایەکی مەیلە و شێتم ئیدی ئازادیان کردم یارۆ چوار ناسنامەی هەیە و تۆش بۆ یەکێک بە ئاسماندا دەچی هەڵبەتە هەندێک ناسنامەی زیادە وەربگرن ئەوانی دی بێ ناسنامە دەمێنەوە لەو ڕۆژە بە دواوە ڕەشادم نەبینی نازام چ بەڵایکی بەسەرداهات یان لە نێویان برد بۆ فێربوونی زمانی عربی چوو بۆ یەکێک لە وڵاتە عربیەکان زیندە بێدەنگ بوو قین بینی گرتبوو نەیتوانی لەوە پتر قسان بکە ڕدێن سپی قاوشەکە پرسی باشە ئەی کاک حەسەن نەسیحەتی خاوەن خانووەکە چی لێهات زیندا هەناسەیەکی قوڵ یاڵکیشاگوتی باسی ئەویش دەکەم ڕاوەستن با پشوویەک بدەم دەستی برد کاغەزێکی دەقکراوی لە جانتاکەی دەرێنا کاغەزەکەی کردەوە گوتی ڕەنگە هەندێک تەنوا بزانن بەم قسانە لە خۆمەوە هەڵدەبەستم و درۆ دەکەم بۆ ئەوەی دڵنیا بن کام و قسەکانم ڕاستە و درۆ ناکەم دەمەوێ بەڵگەنامەیەکتان نیشان بدەم دوای ئەوەی من ئازاد بووم و ڕەشاد لەوێ مایەوە یەک ڕێ چوومە بۆ ماڵێ بۆ لای حەسەن نسیحەت دوای چەند ڕۆژێک ژنەکەی ڕەشاد ماڵەکەی پێچایەوە و باری کرد خانوەکەی چۆڵ کرد منیش وەکو جاری جاران هەمیشە کاک حەسەنم لەم دادگاوە بۆ ئەو دادگە دەبرد کە لە دادگا هاتینە دەرێ کاک حەسەن کاغەز و بەڵگەنامە و شتەکانی دەدایە دەستی من کە بۆی هەڵبگرم و ئاگاداری ببم دوێنێ کە جانتاکەم دەگەڕام یەکێک لەو نامانم دۆزیەوە فەرم و بیخوێندنەوە زیندە کاغەزەکەی دایە دەست ڕدێن سپی قاوشەکە کاغەزێکی ڕسمی بوو بە مۆری دەوڵەتیەوە ڕدێن سپی قاوشەکە بە دەنگی بەرز دەقی کاغەزەکەی خوێندەوە ئەوقاتی شکایەتکەر و مەئموری ئامار کە شکایەتێکیان لە دەستی ئەو هەیە لە دادگادا ئامادەبن. ئەو نامانەی کە لە دایرەی ئامارەوە گەییوە و دەربارەی منداڵانێکە بە نێوی میتاز بویتاز ئایتاز کە لە دەفتەری ڕسمیدا بە نێوی کاک حەسەن نەسیحەتەوە قەید کراون بخوێنرێتەوە چونکە بۆ دادگا ڕوون نییە کە کاک حەسەن نسیحە لە چ ڕۆژ و ساڵێکدا ژنە تازەکەی هێناوە؟ بڕیاردرا نامەیەک بۆ دایرەی ئامار بنووسرێت تا بە وردی ژنهێنانەکەی بۆ دادگا بە نووسین دیاری بکرێت. بەم جۆرە جارێکی دی دادگا تازە دەکرێتەوە و ڕۆژی جەلەسەی ئایندە دوای گەیشتنی وەڵامی دایرەی ئامار بە هەردوولار ڕادەگەیەنرێ هەر یەکێک لە بەندەکان قسەیەکی کرد و دەنگی پێکەنین و شۆخی ژوورەکەی پڕکرد ڕدێن سپی قاوشەکە نامەکەی دایەوە دەست زیندە ئیشارەتی بەندیەکانی کرد کە بێدەنگ ببن تا زیندە پاشماوەی حکایەتەکە بگێڕێتەوە زیندە کە لە ژێرەوە سەیری پەیکەر سازەکەی دەکرد دوای نیشاندانی ئەم بەڵگەنامەیە لە جاران گەرمتر درێژەی بە حکایەتەکەدا بەڵێ برادران حەسەن نەسیحەت هەمیشە داد و بێدادی بوو لە دەژنەکەی پیرێژنەکەش دەیگوت مێردەکەم خیانەتم لێ دەکە ڕۆژێک لە دادگادا چی بەدەمدا هات بەو پیرەمێردە بێ چارەیە گوت حەسەن نەسیحەت خەریک بوو دەمرد لەپڕ لەسەر کورسیەکە کەوتە خوارەوە و ئەلفاتح پەیکەر سازەکە گوتی مرد بەڵێ مرد و لە دەست ژنەکەی ڕزگاری بوو خۆزگە لەو کاتەدا کە لاشەکەیمان دەبرد لەوێ دەبووی تو سەیرت دەکرد پیرێژن شین و شەپۆڕێکی گەرم کرد هەرمە پرسە قژی دەڕنیەوە و سنجی خۆی دەکوتە وەکو هەوری بەهار فرمێسکی بۆ مێردەکەی هەڵدەڕشت پیرێژن هەموو جلەکانی پارچە پارچە کرد بە جۆرێ دەگریا و دەیلاواندەوە دڵ بۆی دەبوو بە کەباب. وای حەسەن گیان بۆ بە تەنیا جێت هێشتم لە پاش تۆ دڵ بە کێ خۆش کەم چ قوڕێ بە سەرا بکەم. کە ویستیان کاک حەسەن بنێژن بە تۆبزی پیرێژنیان لەسەر ناشەکەی لابرد هاواری دەکرد منیش لەگەڵ مێردەکەمدا بنێژن. نامەوێ دوای حەسەن بژیم دوای چەند ڕۆژێ پیرێژنەکە هات خانوەکە وەربگرێ بە بیانوی ئەوەی کە جێی تەنگا منیشی دەرکرد دوای زانیم کە پیرێژنەکە نیازی وایە شووکە کە سەیری کردبوو من جێی پێتەنگ دەکەم ئیزنیدان دیسان ئاوارە و سەرگەردان بوومەوە کە لەو خانوەدا بووم ئەقدەس هەفتەی جارێک بۆ لام دەهات کە ئەو داڵدەیەشم بڕا ناچار بووین لەگەڵ ئەقدەسدا بە دزیەوە لە پەناو پاسار و کۆڵاناندا یەکدی ببینی زیندە بێدەنگ بوو بەڵگە نامەکەی حەسەن نسیحەتی دەق کردەوە و خستیەوە نێو جانتاکەی و گوتی با پاشماوەکەی بۆ سبەی شەوە مێنێ بەندەکان خزانە ژێر جێگاکانیانەوە و دوای چەند دەقیقەیەک